کاسێتی یانزەهم لە پرتووکی دیوانی قانە لە کۆکردنەوەی برهان قانە دیوی یەکەم لە لاپەڕە سێ. سوارو خۆزگە من ئاغای خاوەندێ ئەبووم خاوەن دەسەڵات شوێن و جێ ئەبووم ئاخۆ هەژارم مەبردە بێگار یان ڕۆژنە ڕۆژێ ئەم کێشایە دار ئەموت بانگی کەن ئەو توولە بابە ئیش و فرمانی بۆچی خراپە پارەم وەرەگرت بەهۆی ئاغانە کاتی ژن هێنان ڕەسمی سورانە یا ئەم وتەمە پایەی دەوڵەتە خەزینەی من و بازوی میلەتە ئەو بنکی دارە من لقی دارم ئەگەر ئەو ببڕن من سەرەو خوارم ئەو بەهاوی ناغیرەتە نوێنێ تک تک ئارەقی ناوچاوە ڕژێنێ نان پەیدا ئەکا بۆ دیوە خانم ڕۆن کۆ ئەکاتە و بۆ سفرەو خوانم با خۆشم بوێ تەواوی ی نەکەم با خۆشم بوێ تەواوی نەکەم بەردی داماوی لاژنۆی نەدەم. هەوای شنەی بای نەسیم دیارە مەعلومە وادەی گوڵ و گوڵزارە یاران دیسان دەور بادەنۆشانە دەنگی زایەڵەی ماتەم پۆشانە وادەی شەقەی بەرق ڕەعدی پڕقینە تەرزە و تاو و تۆف ڕووی سەرزەمینە یاتاخ پڕدەماخ نەرگس و مەسمەس سۆسەن هاتە دەر لە جێگای هەرەس گوڵاوان پڕ ئاو سەوڵان سەر بە ئەوج شەتاوان یەک یەک ئەدەن لە یەک مەوج گوڵ زەمەق لیباس سووری کردە بەر پۆلی گوڵاڵان پۆشی دەشت و دەر نەورۆزە لە نۆ هاتە دەر لە خاک ڕووی زەوی گوڵ گوڵ بە وێنەی ئەفلاک لاو لاو پێچەخوا بە کەبووتەری شەوقەدا لە بورج بەرزی ئەخزەری بە ڕەزا و چنوور کاوا نەکەن فەرش عەتری یاسەمەن دای لە قوللەی عەرش سوور هەڵاڵ خێزا لە پای بەفراوان ڕێحانە سەرمەست لە گۆی شەتاوان بەفر و هەڵەکۆک کەوتنە گفتوگۆ هەڵەکۆک بە شەوق بەفر ڕەنجەڕۆ اللە اکبر پەپ و سڵێمان زیکە و زایەڵەی تەیرانی کاوان قشقەڕە پڕشۆڕ قاژە ڕەش بێ غەش هودهود ساحێب تاج وێنەی تاج بەخش قازڵاخی بە عەیش فیسقە بە شادی کەوتوونە سەیران ڕۆژی ئازادی کۆترە خوێنێ بە دڵەی خەمگین یاخوا سەرکەوێ کۆمەڵی بێ تین پشتی چنارە پڕ لە سنەوبەر جنگە لە جەنگ شاد بەردە ڕەش دولبەر دای لە دەماخم بۆی گەردی بەران عەتری خەلاوە دای لە ئاسمان سەر دەرە بێ خەم تاری دەر پڕ گوڵ گوڵ بە نەزاکەت نیشت لە بانی چڵ. کانی شەفەقەت بە مەیل و موراد سێ کێوان لە دەس یەخ بەندان ئازاد میراجی سەر سەرخۆش میراجی سەرخۆش بەردەبووک پڕ شەوق کانییەکەی گوڵبەند خاوەن سەفاو زەوق هەڵدا چەتری ڕەش سیا خانەی تەم هەی من گیرۆدەی بەندی بەڵا خۆم هەی من دوورکەوتەی زەید و ماوا خۆم هەی من بەش بڕاو دەستەی یاران خۆم هەی من سیا سەنگ ڕۆژگارانی خۆم هەی من دڵ پڕ خەم لێو پڕ لە بار خۆم هەی من بە قەقنەس بە ژارە مار خۆم ئاوارەی وەتەن تەنیا و بێ کەس خۆم کەوی باڵشکاو حەپسی قەفەس خۆم. ژن مارە بڕیمە با بێمە سەرباس ژن مارە بڕین نەک مارە بڕین بە پارە کڕین جاران ڕەسم بوو ژن بە خۆڕایی شەرعەن حەرام بوو پارەی شیربایی ئێستە خوا دەوام مامۆستا بدا فێڵ ئەدۆزێتۆ حەڵاڵی ئەکا لەسەر شیربایی مارە ئەبەستێ حەڵاڵی ئەکا و هیچ لێی ناوەستێ ژنێ بێ باوک بەبێ برایە حەقداری تەنها یەک ئامۆزایە کە یەکێ هات و داواکاری بوو سا بەهەر جۆر بێ خڕیداری بوو ئامۆزا ئەڵێ خۆ من حەقدارم مەسەلەی مەشهور بەشە بەشدارم یازدە دینارم ئەوێ شیربایی خۆ من شێت نەبووم هەر بە خۆڕایی کچ ئەڵێ بەخوا پارە ناگرم شوو بەمە ناکەم چون من چاترم بەڵێ ئامۆزام ڕاستە حەقدارە هەر خۆی حیسابە گەورە و سەردارە ئەمما بەو شەرتە نەمدا بەم کابرا ئەوم قبوڵە لە باتی برا ئەم پیاو مەناوێ هەر سات لە جێیێ سەرسەری و بێ ماڵ هەر تاو لە دێیێ ئەم جارە کابرا کە جواب کرا پەنا ئەباتە بەر خزم و برا پارە قەرز ئەکا بە سوود و سەلەم پازدە دینارێ بە بێ زیاد و کەم وەختێ ئامۆزا پارە ئەبینێ ڕەحم و ئینسافی لە لا نامێنێ ئەڵێ مامۆستا مارەیی ببڕە با دار بمەزرێ ئەم دەڵە شڕە ئەمجا کچ ئەڵێ بەخوا شوو ناکەم خۆم ئەخنکێنم قەت ئیزن نادەم ئامۆزام حەقی بەسەر مۆ نیە نانیم نەخواردوە حەقداری چیە ئامۆزا ئەڵێ بێ حەیای ماکەر چۆن ئیزن نادەی ڕۆحت دێنمە دەر دەس ئەدادە دار پڕی ئەداتێ ئەیگرن نایەڵن دەستی بیگاتێ ئەمجا کچ ئەچێ بۆ دراوسێ ماڵ خۆی ئەشارێتۆ بەسەد هەزار حاڵ چرا هەڵ ئەکا ئەیدۆزێتەوە بە قژ ئەیکێشێ ئەیهێنێتەوە خەنجەر دەردێنێ فیشەک تێ ئەخا بە لوولەی تفەنگ جار جار لێی ئەدا. بە زەجر و بە داخ بە خەنجەر لێدان ئەیکێشێ هەتا دێنێتە مەیدان. ئەڵێ مامۆستا خێرا کە دێرە من ئیشم زۆرە نامێنم لێرە کە چاوارە کا ئەڵێ کاک مەلا پەنام پێ هانیت ئەی مەردی خوا مەیەڵە بمدا بەم کابرا کەرە لە عەقڵ و زانین زۆر بێ خەبەرە مەلا دێتە جواب دادە زۆر چاکە پیاوێکی کاسب زۆر نیەت پاکە تمەس مامۆستا زۆر بە کوڵە بۆی پەلە پەلیەتی بۆ حەقەکەی خۆی کچی بێچارە دێتە گفتوگۆ ئەڵێ یاوار هەی هانا هەی ڕۆ نەم کردۆ و نایکەم ئەگەر لەت لەت بم یاخۆ باڵبەستەی گوریس و پەت بم ئامۆزا دیسان مشت ڕائەکێشێ لە کەس ناترسێ هیچ نای ئەندێشێ فیشەک گولە کۆڵ ئەنێتە تفەنگ مشتی بۆ ئەگرێ بێ سەدا و بێ دەنگ. ژنە قیژێنێ ئەڵێ هەی مەلا فریام بکەوە بۆ خاتر ئەڵڵا مارەم ببڕی منەت بە گیانم زۆر زۆر مەمنونم بەندە فەرمانم مارەی ئەبڕێ ئەمجا مامۆستا بێ ئیجازەی شەرع بێ ئیزنی خوا مەلا دەک کوێر بی بۆ زهد و وەرعت مەلا دەک کوێر بی بۆ زهد و وەرعت دەک پشت شکێ بۆ ئیجرای شەرعت کەی باوک و باپیر هەروا زوو بە زوو دروستە بە زۆر کچ بدەن بە شوو ئەمە کەی دینە و کام ئیمام فەرمووی پوکاوڵت بێ خۆ تۆ ڕیش چەرمووی ئەمە کەی دینە و کەی ئیمام فەرمووی پوکاوڵت بێ خۆ تۆ ڕیش چەرمووی زۆر تەماع کار بی سێ ڕوپیە ئەبەی بۆ پارەیەکەم بۆچی وا ئەکەی ئەوە ئامۆزا وەحشیە و کەرە مەلا دانیشتوی جێی پێغەمبەرە میللەت تا بەکەی جەهل و نەفامن میللەت تا بەکەی شێت و عەوامن میللەت هەموو کەس گەییە جێی مەردی ئەی تۆ کێ ئاوا لە ڕێگەی بردی میللەت قانعی خوشکی نەماوە خەمی تۆ ئەخوا ئەم بەند و باوە. یەک دواندن ئەی کوڕ نەوەی کێی نەوەی شێرانم تۆ لە کام هۆزی هۆزی کوردانم بۆ ڕەنگت زەردە دەردم گرانە دەردەکەت چییە کزی کوردانە جا بۆچی کزی؟ چونکە جێ ماوین جێمانێکی چۆن تەواو فەوتاوین نەخۆشینەکەت جەهل و نیفاقە دەرمانی دەردت هەر ئیتیفاقە پشت و کۆمەکت عیلم و زانینە قەڵا و قەڵاچەت سیدق و یەقینە سێبەری سەرت دیواری مەکتەب تۆ شووی غەریبیت ئەخلاق و ئەدەب چی فەرزە بۆ تۆ خزمەتی هۆزم گیانت بۆ چییە بۆ فیدای کۆزم سەرت بۆ چیە بۆ گۆگۆی مەیدان چاوت بۆ چیە بۆ سەیری کوردان. لەگەڵ گەنم قانع. گەنم تۆو دینت تۆ لە کام گیای ئەمە چەند قەڕنە خەڵکی سەر دونیایت ڕاستم پێ بێژە تۆ بۆچی چاکی لە ناو دەغڵانە تۆ بۆچی تاکی کێ تۆ سەوزەکە کێ تۆ ئەچێنێ کێ لە گەڵ تۆدا ئارەق ئەڕژێنێ کێ شێفت ئەبڕێ کێ ئەتکا بە وەرد کێ ئاوات ئەدا بە هەناسەی سەرد. کێ شێفت ئەبڕێ کێ ئەتکا بە وەرد کێ ئاوت ئەدا بە هەناسەی سەرد کێ ئەتکاتە چاڵ کێ ئەتکا بە نان کێ هەڵت ئەگرێ بۆ نرخی گران ڕاستم پێ بێژە کۆنەی کۆنە ساڵ هەتاکو ئێستە کێت کردوە بە ماڵ گەنم. قانع من گەنم پاشای نیعمەتم بە واتای خەڵقی خەڵکی جەننەتم هەر منم کە هۆی ژینی ئینسانم هەر من ڕەونەقی گەل و نیشتیمانم واسیتەی ئاشتی بووک و زاواییم زیننەتی تاجی تەختی پاشاییم هەر بۆ من ئەولاد لە باوک تۆرە هەر بۆ من برا ئەکوژێ برا ڕوو سووری مەجلیس یاران هەر منم دەبدەبەی ئاغا و خانان هەر منم بۆ من هەژاران ڕوو ئەکەنە چۆڵ ئەسووڕێنەوە هەمانە بە کۆڵ بەڵام ئەی قانع دەردم نیهانە دەردی دەروونم یەکجار گرانە لە هەوەڵ پاییز پیاوی کڵاشڕ سەرسام و لێوە و شێت و گێژ و وڕ کڵاشە چەکێ ئەخاتە سەر پێ لاشە بێ کراس بێ کەواو دەرپێ بە زگی برسی بە سەرمای زستان ئەمگرێتە کۆڵ ڕوو لە بیابان ڕۆژی ڕەشەبا غیرەت ئەنوێنێ بە دەستی تەزی و تۆو مەچێنێ جووتێ گاجووتی بە سەزمان و لەڕ لە بەر بارانە سەر و گوێ لاکتەڕ وێژە باڵی پەت نەقیزە شکاو وێژە وێژە باڵی پەت نەقیزە شکاو جلە گاگۆنیا تووبەرە دڕاو هەر لە بەیانی هەتا ئێوارە ئارامی نییە فەلای بێچارە کاتێ سەوز بووم نۆرەی بژارە فەلای قوڕبەسەر چاری ناچارە خۆی و کوڕ و کچ خەریک بژارن بۆ بژار کردن زۆر بێ قەرارن کە کەوتمە بەهار نۆرەی ئاودانە ئەگەر تینووم بێ ماڵم وێرانە بە چنگ و ناخوون ئاوم بۆ دێنێ شەو تا بەیانی بێڵ ئەوەشێنێ ئاخر مانگ بەهار وەختێ درەوە ئاخر مانگ بەهار وەختی درەوە فەلای بەشخوراو لە تەقلە دەوە درەوم مەکە بە داسێکی کول تک تک ئارەقی ئەتکێ لە مل سا دڕک دەسی سا ئارەق چاوی سا گەرما ببڕە جەرگ و هەناوی نیوەڕۆ کاتێ نانی بۆ دێنن بە نانی جۆی وشک باشەی خنکێنن لە دەرە و نەجات نۆرەی خەرمانە گا گێڕە بێنن کڵۆش کوتانە سا بە هەر ئەحواڵ گێرە تەواوە ئەمجا دەنگ و باس ئاغا لە ناوە خزمەتکار ئاغا پێی ئەڵێن سەرکار خزمەتکار ئاغا پێی ئەڵێن سەرکار دەمانچە لە پشت خەنجەر جەوهەردار سواری ئەسپە بێ ئۆغر بۆ خەرمان فەلاش پەلە پەل درووستە کانان ئافرەت ئاو بێنە ئاو و دۆی زۆر چاک ڕۆڵە چاتێکە بە دەستێکی پاک ڕاکەن مریشکێ بکڕن بە پارە بیدەن لە زمە بۆ ئەم سەرکارە بەڵکو ناوچاوی تاڵ نەکا لێمان جنێوی ناحەق هیچ نەدا پێمان سەرکار ئەنواڕێ بۆ جەزی خەرمان دێتە گفتوگۆ بەڵام جنێودان کوانێ گەنمەکە بۆچی وا کەمە مەعلوم دزیتە مەعلوم دزیوتە خاترم جەمە فەلای قوڕبەسەر دێتە گفتوگۆ بە سەری ئاغا بە ناو چاوی تۆ لە عومری خۆما گەنمم نەدزیوە هیچ کەسێ بە دز منی نەدیوە سەرکار ئەزانێ سا بە هەر جۆرێ مەسڵەحەت وایە فەلا بتۆرێ. هەڵئەسێتە پێ بە لوولە تفەنگ لەگەڵ فەلادا باش ئەیکا بە جەنگ فەلای قوڕبەسەر نایەتە زمان ئەتۆرێ وەڕوا جێ دێڵێ خەرمان سەرکار ئەم ماڵێ و ئەم کاتە خەرار سەرکار ئەم ماڵێ و ئەم کاتە خەرار لە ماڵی ئاغا ئەمکەنە هەمار فەلاش لە پاش من ئەچێ بۆ سواڵ ئەسووڕێتەوە لەم ماڵ بۆ ئەو ماڵ من پەیداکە بە سواڵی ماڵان، ئەمچێنێتۆ خاک بە وێنەی ساڵان. هاواری دایک خوشکی خۆشەویست یارانی دڵسۆز دایکی کوڕانی لاوی جگەرسۆز بنواڕن بۆ ئاه دەروونی تەنگمان بنواڕن بۆ بار زمانی لەنگمان بنواڕن بۆ ڕەنج بە باچووی خۆمان، بۆ شین و زاری هاتوچووی خۆمان، ئێمە نۆ مانگ و نۆ ڕۆژ ئەکێشین بە سەد ناڵەوە دەرد بە سەد نەخۆشین بە سەد ناڵە و دەرد بە سەد نەخۆشین کوڕ پەیدا ئەکەین بە هەزار کێشە بەو ناڵە ناڵە و بەو دەرد و ئێشە کاتێ نەخۆش کەوت نوشتەی لای شێخان یان خەستەخانە بۆ داو و دەرمان هاشاوڵ بۆ لای دراوسێ بردن شەو ڕۆژ گریان لە ترسی مردن هەتا هەتا مناڵە پەڕۆ شۆرین بێشکە ڕاژەندن لە کاتی گرین بە ڕۆژ لە باوەش شەو لایە لایە بەڵکو گەورە بێت بۆت بێتە کایە کاتێ بوو بە کوڕ بیبەن بۆ ڕووی جەنگ بیکەن بە نیشان بۆ شیلگی تفەنگ گوللە تۆپ بدا لە پەڕەی دڵی کام دڵ ئەو دڵەی وەک پەڕەی گوڵی لەتە لەت جەرگی لە دەم بێتە دەر بە دەم نێزەوە یا نووکی خەنجەر چاوی نازاری پڕ بێ لە خوێناو باڵە تەپێکا و کەوی کوژاو هاوار هەی دایە هەی بابە ئامان فریام بکەون دەسم بە دامان لەتاو گیان کەنشت دەم داچەقێنێ لەتاو گیان کەنشت دەم داچەقێنێ لە گۆنای زەردی جوانا وبڕژێنێ بە بێ چۆڕێ ئاو بە بێ خەم خوارێ ئەوە کەی دینە بەردتان لێ بارێ نامەوێ کوڕم چاو بکا لە کەس خەڵقم بۆ بگرێ و بیکا بە ژێر دەس نامەوێ دونیام بۆ بکا بە بازاڕ شتی تیا فرۆشم ببم بە توجاڕ نامەوێ کوڕم بۆ بکەن بە پەن فێری کوشتاری ناو فڕۆکەی کەن فەقیر و هەژار بۆمباردمان کە یاخود پیادە بێ و خەڵکی تاڵان کە نامەوی نامەوێ نێزە بەسێتە پشتی یان ئۆتۆماتیک بگرێتە مشتی کوڕ بۆیە چاکە غیرەت بنوێنێ. نان دایکە پیری خۆی بەدەست بێنێ. نەیەڵێ باوکی کز و بێدەست بێ نەیەڵێ برای چاوی لە کەس بێ بە لووتی گازن بە هێزی دەمار زەوی هەڵدڕێ هەر ئەوەڵ بەهار بە لووتی گاسن بە هێزی دەمار زەوی هەڵدڕێ هەر ئەوەڵ بەهار نانی خێزانی خۆی بەدەست بێنێ بە قرچەی هاوین ئارەق بڕژێنێ هەی داد هەی بێداد ئەی ئەهلی ویژدان ئەمە کام دینە و ئەمە کام ئیمان من کوڕ بە خێو کەم بە دڵێکی تەنگ بە زۆر ڕایکێشن بۆ مەیدانی جەنگ بۆ سوودی مەردووم سەری ببڕن بە نووکی نێزە زگی هەڵدڕن بیکەن بە قوربان بۆ کۆشک و تەلار بیکەن بە فیدای سنووقی دۆلار ئەی دایکی کوڕان ئەی جنسی لەتیف ئەی شۆخە ژنان سەرتاپا زەریف غیرەت و ناموس بەرمەدەن لە دەس کوڕ مەدەن بە کوشت بۆ قازانجی کەس پڕ بە دەم خۆتان هاوار کەن یەک دەنگ بڵێن کوڕ خۆمان نانێرین بۆ جەنگ ئیتر هەر بژی ئاسایش خواهان بژی ئاسایش لە هەموو جیهان. قانع و گۆڕی مفتی پێنجێنی قانع ئەی برای شیرین یاری هاوفەردم کڵێشەی وێنەی ڕەنگەکەی زەردم هاوڕێی مناڵی قوتابخانەکەم هاوڕێی سۆڵگەردی بیابانەکەم من و تۆ هەردوو بولبولی گوڵ بووین یەک لە یەک بەدتر گیرۆدەی چڵ بووین من و تۆ هەردوو ئاوارەی دەرد بووین من و تۆ هەردوو هەناسە سەرد بووین چەند تیری تانەی وەتەن فرۆشان چەند توانجی سارد بێگانە و خوێشان چەند کزەیی جگەر چەند قرچەی دەروون چەند ئاهی شەوان بە زار و زەبوون چەند شەوی پاییز تا ڕۆژ دوو بە دوو چەند هەوڵی بێ سوود چەندە هات و چوو بۆ بە جێت هێشتم ڕووناکی دڵم دیلی گیراوی زیندانی گڵم. بە دەنگی نەرم کە هاتە زمان وتی ئەی هاوفەرد وێڵی بیابان ئاخر چۆن نەمرم بەم ئاخ و دەردە بەم لێوە وشکە بەم ڕەنگە زەردە بەم ناهەقا بەم ناهەقانەی بە چاو ئەبینم گورگ گورگ سەرەکاتە لاشەی بێ تینم بەم ناهەقانەی بە چاوە بینم گورگ سەرئەکاتە لاشەی بێ تینم. ئەبینم هۆزم تەواو جێماوە لەبەر نەزانین تەواو فەوتاوە ئەبینم سودی نیشتیمانەکەم دەسمایەی لاوی نەوجەوانەکەم بە هیچ کڵۆجێ سۆراخی نیە نازانم قانع ئەم سیحرە چیە ئەبینم هەتیو ناوشان داچەکاو پێ بە پێخاوس برسی و لێقەوماو، بێوەژن بێهۆش لە کۆڵان کەوتوو، پیرە پیاو بێ جل لە سەرما خەوتوو، ئەبینم لادێ نەخوێندەوارن، بە زگی برسی کۆڵکێشی دارن، جەنابی یا شێخ چاو دائەپۆشێ، خوێنی هەزاران نەفام مەنۆشێ. یەک بە پزیشکی، یەک بە ئاغایی، یەک بە ڕاوڕووت، یەک بە کوێخایی، یەکێ سۆفییە و یەکێ دەروێشە، یەکێ نوشتەنووس یەکێ هووکێشە. هەی خۆزگەت بە خۆم بە سەد هەزار جۆر، کە نەجاتم بوو لە ئێش و ناسۆر. هەی خۆزگەت بە خۆم کە نەماژینم، ئیتر نەجمەکەی ناوچاو نابینم. هەی خۆزگەت بە خۆم فەڕاشی مودیر، ئیشم پێی نییە و لێم نابێ زویر. هەی خۆزگەم بە خۆت شاد و مەسوورم هەی خۆزگەت بە خۆم شاد و مەسوورم لە ئیستیهلاک و لە گومرگ دوورم هەی خۆزگەت بە خۆم چەندە سەربەرزم ئیتر لە دەرگای تەجنید نالەرزم هەی خۆزگەت بە خۆم جگەر وەک کەباب ئیتر ئینزیبات پێم ناڵێ سەگباب هەی خۆزگەت بە خۆم کە ناوم نابەن لە مزگەوتانا غەیبەتم ناکەن چاک نەجاتم بوو هەتا نەفخی سوور کاو جۆ نایەنم بۆ ئەسپی مەئموور ئەگەر ئەتەوێ تۆش خۆت ڕزگار کەی لە دەس ئەمانە تەواو فیرار کەی هەڵسە بێرە ناو گۆڕی تار و تەنگ بە جووت دانیشین بێ سەدا و بێ دەنگ هەڵسە بێرە ناو گۆڕی تار و تەنگ بە جووت دانیشین بێ سەدا و بێ دەنگ ئیتر برا گیان ئەم کوردستانە زیندانی دەستەی ئێمە و مانانە بە خوا تەسپێرم دەروون پڕ لە زام وا چاوەڕێتم زووکە بێ بۆ لام. وەسیەت بۆ وریا وریا سەد ئامان دایم وریا بە بۆ هەموو کەسێ چەشنی برا بە نە شێخ نە سۆفی نە مامۆستا بە ئارەق بڕێژە و ڕوو لە هیوا بە ڕۆڵە هەر کەسێ نانی خەڵکی خوارد وەکیلی سواڵی بۆ سەر خەڵقی نارد بۆ ڕۆن بۆ شەکر بۆ پارە بۆ نار بۆ ئارد یاخوا بمێنێ بە هەناسەی سارد چەند خۆشە کوڕم ئارەق بڕژێنی لە دەشت و دەرا غیرەت بنوێنی نانی سەپانی خۆت بەدەست بێنی ڕیشەی تەمبەڵی لە بن دەربێنی. چاکی و پیاوەتی بەر مەدە لە دەس بۆ هاشە و هوشە گوێ مەدە بە کەس وا نیە تۆ کەو بی و ئەم دونیا قەفەس بڕۆ هەر لایێک کە ئارەزوت هەس ڕۆڵە پیاوێکی تەواو پیاو بیت لە ناو مێژودا خاوەنی ناو بیت بۆ گەل و هۆزت دەرون سوتاو بیت نەک وەکو یارۆ شێتی دراو بیت. نە بەرتیل خۆر بە نە دوعانووس بە نە نۆکەر ئاغا بۆ نانە خووس بە نە شێتی کچان نە شەیدای لووس بە دوژمن بە گیانی دەستەی جاسووس بە ڕۆڵە بە دایم ڕوو کەرە خوا هەرچی گا کێڵای نابێ گا بیخوا نیوەی دەسڕەنجت هەر بۆ بێنەوا خۆت ڕیسوا مەکە بۆ کراس و کەوا. هێندە بخوێنە کە خوێندەوار بی، لە ناو کۆمەڵدا زرنگ و هوشیار بی، بە ناوی چاکە تۆزێ دیار بی، بە ناوی چاکە تۆزێ دیار بی، چ لە لادێ بی یا خۆ لە شار بی. ڕۆڵە هەر کاتێ کەوا من مردم، لە ناو گۆڕخانە تەسلیمت کردم، مەڕوانە بۆ ئەو ڕەنجە من بردم، مەڵێ من تورکم وەک تۆ کوردم. ڕۆڵە سەد دەخیل مەلایی مەکە ئیشی چاوشۆڕی و ڕیسوایی مەکە درۆ و دەلەسەی خۆڕایی مەکە خۆت بە مەحکومی ئاوایی مەکە ڕۆڵە هەر کەسێ کە هوشیار نەبێ بۆ گەل و هۆزی خزمەتکار نەبێ ئەگەر برات بێ لە لات یار نەبێ دڵت بۆ ئێشی بریندار نەبێ ڕۆڵە نۆکەری بۆ ئاغا مەکە کڕنوش بۆ خانم بۆ کوێخا مەکە لە شێخ و سۆفی مەرحەبا مەکە بە درۆ و چاوڕاو نان پەیدا مەکە ڕۆڵە تەماعکار مەگرە بە برا خۆت بسوت خۆت بسوتێنە و ببە بە چرا بۆ سودی هۆزت دەست کە بە هەرا درۆ و دەلەسەی ناپیاو دەرخرە. ڕۆڵە عیسایی یاخۆ موسایی مەچۆ بە گژیا هەر بە خۆڕایی هەتا ئەتوانی بە دڵنەوایی بیهێنە سەر ڕێ ڕێگەی برایی چۆن ڕۆژێ ئەبێ کە بەکارت بێ بۆ باری شانت کە خەمخوارت بێ لە خەم خواردنا ئەویش یارت بێ وەک برای پشتی هەر هوشیارت بێ ڕۆڵە من دایم نامێنم بۆ تۆ هۆشت بەخۆ بێ نەبی ڕەنجە ڕۆ بە هۆشەی زۆردار مەبە دەست هەڕۆ لە سەر خوو ڕەوشت پیاوانە بڕۆ ڕۆڵە من زەمان یارمەتی نەدام هەڵێ هەڵنەکەوت بگەم بە مەرام دایم گەردن کەچ کڕنووشی سەلام لارە مل بەردەم ئاغا و مام کوێخا.